بانگەوازێک بۆ بەهەشت. ئایا چاکەیەکت دەوێ؟ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرموێ، من هم بحسنە فلم یعملها کتبت له حسنە. واتە،